سەلات و ڕەحمەتی خوای پەروەدگار بۆ ئەسحابەکانی پێغەمبەر بێ صلی اللە علیه وسلم بۆ هەموو زانایان و خواناسان و خزمەتکارانی ئیسلام بۆ هەموو ئەهلی قیبلە بە ئێمە و بە ئێوەی بەڕێزیشەوە ان شاء اللە خوای پەروەدگار لە ئەهلی ئیسلامەتی و دینداری قبوڵمان بکا لە یەکەم وتاری مانگی شەوالدا لە خواحافیزی و بەڕێکردنی ئەو میوانە ئازیزە کە مانگی پیرۆزی ڕەمەزانە، دوو حاڵەت لەبەر دەممانایە، جارێکیان دڵخۆشین بەوەی کە خوای پەروەردگار بە تەوفیقی خۆی ڕەحمی پێ کردین و هیدایەتی داین و لە خزمەت ئەو مانگەدا بووین، لە لایەکی تریشەوە دڵمان مەحزوونە کە ئەو میوانە ئازیزە بەجێی هێشتین. خوایە ئەوەی کردمان لێمان قبوڵ کەی کەم و کوڕیەکانمان بۆ پڕ کەیەوە مانگی پیرۆزی ڕەمەزان شاهیدیمان بۆ بدا نەک شاهیدیمان لەسەر بدا خوای پەروەردگار بە گەورەی خۆت هەموو ئەو مسلمانانەی کەوا ڕێزیان لەو مانگە گر یا ڕەبی خوا ڕێزداری دنیا و قیامەتیان کەی خوای پەروەردگار ئەوەی کەوا تۆ بەکاری ئەم مانگە بوو خوا ئیستیقامە و دامەزراوی بە ئەوانیش و بە ئێمەش بەخشی یا ئەرحەمە ڕاحمین مانگی پیرۆزی ڕەمەزان ئەی ڕەمەزان ئەی گوڵزاری ڕێز و قەدر مانگی غەزای گەورەی بەدر ئێمە کراسی چڵکن و تۆ سابون و ئاوی گەرم ئێمە هەموو دەردەدار و تۆ دکتۆرێکی حەکیم و زۆر دڵنەرم تۆ یەک دانە مانگی ڕەبەق لە چارەسازی نەسرەوتی لەبەر دەرگای مانگی شەعبان چاوەڕێت بووین تا دەرکەوتی هەراسان بووین بەدەست نەفس و شەیتانەوە تا هاتی فریامان کەوتی تۆ ژوورێکی ئینعاش بوویت و دڵانت زیندوو کردەوە تۆ سیرەتی ژیانمانت لە ڕەشیەتی خەتاباری و نالەباری پاک کردەوە مانگی ڕەحمەت جارێ زوو بوو هێشتا لە دیدار تێر نەبووین ئێمە شاگرد و تۆ وەستا قوربان هێشتا باش فێر نەبووین ئەی قوتابخانەی خواناسی برسێتی ڕوحت شکاندین تێرت کردین دەستت گرتین فێرت کردین بە ڕۆژووی ڕۆژوەکانی خۆت وەکو فریشتەت لێ کردین بە تەراویح فێری تام و مانای بەندایەتیت کردین بۆ بەهەشت تامەزرۆت کردین دەسا خوایە دەسا خوایە ڕۆژووی مانگی ڕەمەزانمان شەفاعەت خوازی مەحشەر بێ داوای ئیستیقامەت دەکەین خواناسیمان هەتا سەر بێ تینوێتیمان لەم مانگەدا زەمانەتی نۆشینی ئاوی کەوسەر بێ تەراویحی سوننەتی شەوەکانیشی مایەی زەردەخەنەی دەمی پێغەمبەر بێ صلی الله علیه وسلم بە بێداری شەوانی لەیلەت القەدری قەبرمان پێی منەوەر بێ بەخوا حافیزی ڕەمەزان خوای میهرەبان تۆش گەردنمان لە جەهەنەم ئازاد بکە و بەشمان بەهەشتی پڕبەر بێ ئامین مانگی پیرۆزی ڕەمەزان گەورەتر لەوە بوو کە ئینسان چەند ژەمە خواردنێک لە کاتی خۆیدا نەخوا و مەبەستی وەرزشکردنێک بێ مانگی ڕەمەزان ئەو دەورە گەورەیە هەدەفێکی گەورە لە پشتیەوە بوو کە خوای پەروەردگار لە قورئانا ئامانجی مانگی ڕەمەزان دیاری دەکا یا ایها الذین آمنوا کتب علیکم الصیام کما کتب علی الذین من قبلکم لعلکم تتقون ڕۆژوو بۆ ئەوەیە ئینسان بکا بە متەقی، بیخاتە ڕیزی تەقوادارانی خواوە، بیخاتە ڕیزی ئەو کەسانەوە کە دۆستان و نزیکانی خوای پەروەردگارن. وشەی تەقوا زۆر لە قورئانا هاتووە. هەر کەسێ تەقواکار بێ سەرفرازی دونیا و قیامەتە. وەک پەروەردگاریش تەنها کار و چاکەی متەقی و تەقواکاران لەلای خۆی قبوڵ دەکا. دەچینە خزمەت شاری زانست و زانیاری خۆشەویستی خوا و پێغەمبەر صلی اللە علیه وسلم خۆشەویستی هەموو ئەهلی ئیمان ئیمامی عەلی ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ کە لە وەسفی تەقوادا جوانترین پێناسەی بۆ کردووە ئەگەر لە مانگی ڕەمەزان کۆتایی پێهات و برا و خوشکی ئیماندار سەیرێکی خۆمان بکەین ئەم چوار مەرجەمان تیا هاتە جێ نیشانەی ئەوەیە ڕەمەزانمان لێ قبوڵ بووە ان شاء اللە ئەگەر لە دوای مانگی ڕەمەزان هیچ گۆڕانکاریەک بە ژیان و دینداری و خواناسیماندا نەهاتبوو ئەبێ مڕاجەعەیەکی خۆمان بکەینەوە دیارە خەلەلێک ڕووی داوە وەسفی یەکەم با سەیری خۆمان بکەین التقوى هي الخوف من الجليل تەقوا بریتیە لە ترسان لە خوایەک کە جەلیلە ترسانێک نا وەکو ترسان لە زاڵمێک، ترسانێک پڕاوپڕ لە خۆشەویستی. ئینسانی ئیماندار ئەوەندە رب العالمینی خۆش دەوێ، دەترسێ ئەو پەروەردگارەی لێ عاجز بێ. ترسی خوا ئەوەیە لە دڵی ئیماندارا، ترسێک پڕاوپڕ لێوانلێو لە خۆشەویستی و محبەتی زاتی اللە سبحانە وتعالی. الخوف من الجلیل ئەوەیە لە دوای مانگی ڕەمەزان وات لێبێ ڕەزامەندی خوات پێ لە سەروو ڕەزامەندی هەموو شتێکەوە بێ بە کاتی خوا نەپەرستی وابزانی کە ڕەمەزان تەواو بوو ئیتر دینداریش پێچرایەوە بەردەوام بی ئیستیقامە و دامەزراویت هەبێ وەکو ئەسحابەکانی پێغەمبەر بین صلی الله علیه وسلم هەر وەختێک خۆشەویستانی خوا، دۆستان و ئەولیایانی خوا، خزمەتکارانی ئەم ئیسلامە ناویان بێ، دڵنیابن ڕەحمەت و بەرەکەتی خوا بەسەر ئەو شوێنەدا دەبارێ. دەچینە خزمەت یەکێک لە هاوەڵانی پێغەمبەر صلی اللە علیە وسلم کە ناوی جەعفەری کوڕی ئەبو طالیبە، برای ئیمامی عەلیە و ئامۆزای پێغەمبەرە صلی اللە علیە وسلم. لە تەمەنی بیست و یەک ساڵیدا گەنجێکی تازە پێگەیشتوو و تازە مووی لێدەهات بیست و یەک ساڵان موسڵمان بوو سوپاس بۆ خوای پەروەردگار خوا ڕەحمی پێکرد ئەسمائەی خێزانیشی لەگەڵ خۆیان موسڵمان بوو کاتێک کە موسڵمانان ئەشکەنجە و ئازاری کافرەکانی مەککە زۆریان بۆ هێنان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی ئەوەی هەژار و دەستکورت و نەدار و بێدەرەتان و بێپشتیوانە کەس نیە لە داڵدەی بدا و لە پەنا خۆی بگرێ هیجرەت بکا بۆ وڵاتی حەبەشە بەڵام ئەی جەعفەر هەرچەند تۆ کوڕی ئەبو تالیبی سەروەر و گەورەی مەککە بەڵام نابێ فەقیر و هەژارەکان بە تەنیا بڕۆن نابێ مەسئول و سەرکردە بەس فەقیر بەڕێکا ئەبێ خزمەکەی نزیکی خۆشی لەگەڵیا بەڕێکا پێغەمبەری خوا صلی الله علیه و سلم کوڕی نەبوو گەورە و پێگەیشتووتا لەگەڵیان بنێرێ، بەڵام جەعفەری نزیکی خۆی فەرمووی، جەعفەر تۆ لەگەڵیانا بڕۆ، بڕۆ بۆ وڵاتی غەریبی، وڵاتێک کە تەنها ناوت بیستووە و چاوت پێی نەکەوتووە، بڕۆ بۆ لای خەڵکێک کە هاودینت نین، کە غەریبی پێیان، بڕۆ بۆ وڵاتێک کە زمانەکەی نازانی، بڕۆ تەنها لە پێناوی یەک شتە، بۆ ئەوەی دینت سەلامەت بێ، بۆ ئەوەی بە ئازادی لەوێ خواپەرستی بکەن. ماوەی حەوت ساڵ حەزرەتی جەعفەری کوڕی ئەبو تالیب لەش وڵاتی حەبەشە مایەوە. کاتێک کە فەتحی خەیبەر کرا، ئیسلام هێز و قووتی بە تەواوەتی پەیدا کرد، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم جوابی لە دوو ناردن وەرنەوە، وەرنەوە بۆ شاری مەدینە و بەیەکەوە بژین. ئەو ڕۆژەی کەوا جەعفەر گەیشتەوە شاری مەدینە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بەرەو پیری ڕۆی ئەفەرمێ عەباکەی بە دووی خۆیدا ڕادەکێشا لە پەلەپەلی خۆشیان کە وتیان ئەوە جەعفەر گەیشتەوە جێ جا لەو کاتەدا کە باوەشی پێدا کرد فەرمووی واللهی نازانم بە کامیان دڵخۆشتر بم بفتح خیبر ئەم بقدوم جعفر بە فتحی قەڵای خەیبەر و هەڵتەکانی قەڵای ستەم و خیانەتی جوولەکەکان یان بە گەڕانەوەی جەعفەری ئامۆزام و ئامێزپێداکردنی یەکتریدا نازانم بە کامیان خۆشحاڵتر بم یەعنی گەڕانەوەی جەعفەر بەقەدەر فەتحی قەڵای خێربەر لە دڵی پێغەمبەر صلی اللە علیە وسلم خۆشتەویستر بوو ئەمجا باوەشی پیا کرد و فەرمووی ئەشبەهتە خەلقی و خولقی ئای چەند لە سیما و جەستەدا لە من دەچی ئەی جەعفەر و چەند لە ڕەوشت و ئەخلاقیشا لە من دەچی ئەی جەعفەر سبحان اللە ڕێک لە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دەچووە جەعفەری کوڕی ابو طالب وە ڕەوشت و ئەخلاقیشی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم شاهیدی بۆ دا کە لە من دەچێ بەڵێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم زۆر شادمان بوو بەڵام جەعفەر دا نەنیشتبوو شوێکی نەدابوو کە خەبەرێک هات وا لەشکری ڕۆمەکان دەیەوێ هێرش بکاتە سەر مسلمانان و لە سنووری مسلمانان نزیک بۆتەوە خۆشەویستی خوا صلی اللە علیە وسلم فەرمووی، کێ ئامادەی جەنگ و جیهادە ناوی خۆی بنووسێ و ناوی خۆی تۆمارکا و دوانەکەوێ. لەشکری موسڵمانەکان سێ هەزار کەس ناوی خۆی تۆمارکرد. سێ هەزار کەس لەشکرێکی گەورەیە. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم سێ سەرکردەی بۆ ئەم سوپایە دانا. فەرمووی بە پشتیوانی خوای پەروەردگار بسم اللە بکەن و بەڕێکەون. با زەیدی کوڕی حاریثە سەرکردە و فەرماندەی یەکەمی لەشکر بێ. ئەگەر دنیا بوو زەید شەهید بوو جەعفەر تۆ دووەم فەرماندەیی دەکەی تۆ ئاڵاکە بەدەستەوە گرە ئەگەر جەعفەریش شەهید بوو عەبدوڵڵای کوڕی ڕەواحە سەرکردایەتی ئەم لەشکرە دەکا ئەگەر عەبدوڵڵاش شەهید بوو موسڵمانان خۆیان یەکێک هەڵبژێرن من تەنها سێ قائید دیاری دەکەم ڕۆیشتن و کە بینیان ئەو لەشکرەی کە ئەمان بە سێ هەزار کەسەوە بۆ ڕۆیشتون سەد هەزار کەس زیاترە زۆر بەهێزتر لە بواری چەک و ئەسلحە و ئەسپ و وڵاخی سواریدا، بەڵام موسڵمانەکان چۆکیان نەلەرزی، بەڵکو چەند کەسێکی مەرد و پاڵەوانیان هەستان، فەرموویان ئێمە هەرگیز ڕۆژێ لە ڕۆژان بەرامبەر بە کافر بە هێزی قوت و ژمارە نەوەستاوینەوە، ئەوەی ئێمە پشتیوانی دەکا ئەڵڵایە کە ئەوان نییانە، ئەوەی ئێمە هیممەت بەرز دەکاتەوە و قاچمان لە زەوی دەچەسپێنێ ئیمانە کە ئەوان نییانە. بڕۆن بڕۆنە مەیدان و ئەو شەهادەتەی کە ئێوە لە ماڵێ بۆی هاتوون بە نسیب دەبێ ان شاء اللە زۆر دلێرانە جەنگان سەد هەزار کەس لە هەموو لایەکەوە پەلاماری سێ هەزار کەسی دا لە ساتە وەختەکانی یەکەما زەیدی کوڕی حاریسە شەهید بوو سەرکردەی یەکەمی فەرماندەیی سوپا شەهید بوو جەعفەری کوڕی ئەبو تالیب پەلاماری دا و ئاڵاکەی بە دەستی ڕاستی گرت، بە دەستی چەپیشی دەجەنگا، لەو کاتەدا ڕۆمییەک لە هاتە بەرەوڕووی، بەو دەستە لەگەڵ ڕۆمییەک شەڕی دەکرد و ئەم دەستەش ئاڵایە، ئەو ڕۆمییە خوانەناسە شمشێرێکی لێ دا لە قۆڵییەوە ئانیشکی لێ کردەوە. جەعفەری کوڕی ئەبو تالیب لە تاوی ئاڵای موسڵمانان کە ئاڵای ئیسلام نەکەوێ، شمشێرەکەی فڕێدا و بە دەستی چەپی ئاڵاکەی گرت. ڕۆمیەکەی تر بۆی سوڕایەوانە و شمشێرێکی تری لێدا لە ئانیشکەوە لێی کردەوە سبحان اللە هەردوو دەستت بەبێ بەنج و عەمەلیات لە مەیدانە ئاوا لەبەر چاوت بکەوێ دەستەکانی ئاوا دەلەرزین هێشتا ڕوحیان تیا مابوو جەعفەر لە تاوی ئاڵای ئیسلام بە هەردوو ڕانی ئاڵاکەی گر هێشتا خەمی خۆی نەبوو هێشتا هاوارێکی نەکرد بەس ئیسلام ئاڵاکەی نەکەوێ بە بەینی هەردوو ڕانی ئاڵاکەی گرتبوو ئەبێ ئیسلام ئاوا قبوڵ بکرێ ئێمە دوو چەند ڕۆژێک بەڕۆژوو دەبین بەس نیوەڕۆیەک نانمان نەخواردوە وامەزانی زۆرت ئیسلام ئەمە تۆ نەبوویایە ئەم دینە دفەوتابوو ئیسلام بەو خوێنە گەیوەتە ئێرە ئیسلام خوێنی جەعفەر و هاوەڵان ئاویان داوە بۆیە خەیاڵی خاوە ئەو کەسەی بیەوێ ڕەگی ئیسلام دەلێنێ ئەو ڕەگە چۆتە ناخی زەویە و لە شاخ زیاتر پۆڵایینە. هەر کەسێ بیەوێ و هەڵەی وا بکا، بیەوێ ئیسلام دەرێنێ، زۆر سەهوە، چونکە ئەوە خوێن ئاوی داوە ئەو ڕەگانە و چەسپیوە لە ناخی زەویدا. بەڵێ جەعفەر بە هەر دوو ڕانی ئاڵاکەی گرتبوو، ئەمجارە بۆی داهاتەوە کابرای ڕۆمی لە هەر دوو کوڵاوەی ئەژنۆی دا و جەعفەر کەوت. لەو کاتەدا عەبدوڵڵای کوڕی ڕەواحە زۆر مەردانە وەسیەتەکەی پێغەمبەری صلی اللە علیە و سلم جێبەجێ کرد، فەرمووی کە جەعفەر شەهید بوو عەبدوڵڵا سەرکردەی سێیەمە پەلاماری ئاڵاکەی دا، ئەویش زۆر قارەمانانە جەنگا هەتا ئەویش شەهید بوو. موسڵمانان خەریک بوو پەرت بن، لەو کاتەدا خالیدی کوڕی وەلید بە ڕاوێژی موسڵمانەکان لەناو خۆیاندا ئاڵاکەی بەدەستەوە گرت. باسێکی درێژ و شیرینە، زۆر لێزانانە بە فەنێکی عەسکەری لەشکرەکەی ڕزگار کرد، ژمارەیەکی بێشوماریان لە لەشکری ڕۆمی کوشت. خالیدی کوڕی وەلید لە شەوا لەشکرەکەی ئینسیحاب پێ کرد، وەک فەرماندەیەکی شارەزای سەربازی لای ڕاست و چەپی لەشکرەکەی ئاڵوگۆڕ کرد، فەرمووی ئەوەی دوێنێ لێرەبوو بڕواتە ئەوسەر، ئەوەی دوێنێ لە پێشەوە ببێتە دواوە، دواوە بڕواتە پێشەوە. لە فەجری بەیانیدا هێرشیان دەکەینەوە سەر. کە هێرشیان کردەوە ڕۆمەکان سەیریان کرد ئەم دەم و چاوانە تازەن فەرموویان وتیان ئەمە شەو لەشکری موسڵمانەکان لە مەدینەوە ئیمدادیان بۆ هاتووە کوڕە بکشێنەوانێ ئێستا تۆڵەی خۆیان دەکەنەوە ڕایان کرد بەزین خالید فەرمووی با شوێنیان نەکەوین چونکە ژمارەمان زۆر کەم بۆتەوە بە فێڵ لەشکرەکەی بەرەو مەدینە کێشایەوە کاتێک کە لەشکر نزیک بۆوە و هەواڵ هات، هێشتا کە کەس نەگەیشتۆتە شاری مەدینە، بەس وتیان وا سوپا بەرەو ئێرە دێ، وا تەپ و تۆز دەستی پێ کردووە، پێغەمبەر صلی اللە علیە وسلم، حەزرەتی ئەنەس دەفەرمێ، لە مەدینەدا بووین، لە خزمەت پێغەمبەرا صلی اللە علیە وسلم دانیشتبووین، پێغەمبەری خوا سەری بەرخوینابوو، ئاوا دەستی بەنێو چاوانیەوە گرتبوو، سەری بەرز کردەوە و فەرمووی، ئەزانن لەشکرەکەمان چی لێ هات وتمان خوا و پێغەمبەرەکەی صلی اللە علیە وسلم ئەزانن فەرمووی زەید ئاڵاکەی بەدەستەوە گرت و قارەمانانە جەنگا لە پێناوی خوادا بەڵام زەید شەهید بوو ئالەوێدا پێغەمبەری فەزان فەرمووی فاستغفروا له داوای لێخۆشبوونی بۆ بکەن یەعنی هەموو کاتێ ئینسان پێویستی بە لێخۆشبوونی خوایە، جەعفەری کوڕی حاریث، زەیدی کوڕی حاریثە لە مەیدانی غەزادا شەهید بووە، موسڵمانان داوای لێخۆشبوونی بۆ بکەن، سەحابەکان فەرموویان، اللهم اغفر له اللهم ارحمه خوایە ڕەحمی پێ، خوایە لێی خۆشبە، خوایە ڕەحمی پێ بکە. فەرمووی ئەوە جەعفەرە و بینیم ئاڵاکەی هەڵگرت بەڵام جەعفەریش شەهید بوو دوعای لەخۆشبوونی بۆ بکەن بڵێن خوایە لێی خۆشبە هەموو وتیان خوایە لێی خۆشبە خوایە ڕەحمی پێ بکە فەرمووی ئەوە عەبدوڵڵا ئاڵاکەی هەڵگرت بەڵام عەبدوڵڵاش شەهید بوو داوای لەخۆشبوونی بۆ بکەن لە خوا بڵێن خوایە لێی خۆشبە هەموو بە یەک دەنگ وتیان اللهم اغفر له اللهم ارحمه خوایە لێی خۆشبە و خوایە ڕەحمی پێ بکە ئا لەو کاتەدا پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی شێرێک لە شێرەکانی خوا شمشێرێک لە شمشێرەکانی خوا وا ئاڵاکەی گرتە دەست و لەشکرەکەی ڕزگار کرد سبحان الله هیچ کەس خەبەری نەهێناوە جبریل لە ئاسمانەوە دێ و ئەم هەواڵە بە حەزەتی ڕەسول الله دا صلی الله علیه وسلم پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە مزگەوت هاتە دەرەوە بەرەو ماڵی جعفر بەڕێکەوت دەچینە خزمەت ئەو دایکە بەڕێزەمان کە ئەسماء ی کچی عومەیسە خێزانی جەعفەری کوڕی ئەبو تالیب ئەفەرمێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم هات بۆ ماڵمان لە حەوشەی خانوەکەماندا کوڵم کردبوو ئاوم سەر نابوو مناڵەکانم شتبوو سەرم بە شانە کردبوون هەویرم شێلابوو چاوەڕێ بووم بیستبووم لەشکر لە گەڕانەوەدا وتم جەعفەر دێتەوە با کولێرەی گەرم بکەم و مناڵەکان خاوێن بن ئەفەرمێ وەڵاهی مناڵەکانم وەکو بەچکە کۆتر تێ تازە پەڕی لێدێ ئاوا سەرو پێچکە بوون کە پێغەمبەری خوا صلی سەلم هاتە حەوشەوە بەو نور و جەمالەی مناڵەکان باوەشیان پێ کرد وایان زانی باوکیانە چونکە زۆر شکلی لە پێغەمبەر صلی سەلم دەچوو ئەفەرمێ پێغەمبەری خوا صلی سەلم دانیشت و مناڵەکان ئەچوونە سەر کۆڵی باوەشی پیادە کردن سەیرم کرد ئەفەرمێ کە سەیرم کرد تەماشام کرد فجعل رسول الله صلی الله عليه وسلم يمسح رؤوسهم ويبكي خۆشەویستی خوا دەست بە سەریاندا دێنێ و فرمێسک بە چاویا دێتە خوارەوە. مناڵەکان ماچ دەکا و دەستیان بەسەرا دێنێ و فرمێسک بە چاویا دێتە خوارەوە. وتم، ئەی پێغەمبەری خوا ئەڵێی هەواڵێکی جەعفەرت بیستووە وا دڵت گەرمە بۆ ئەم مناڵانە. پێغەمبەری خوا بێدەنگ بوو. دووبارەم کردەوە، ئەی پێغەمبەری خوا توخوا هەواڵێکی جەعفەر هەیە وا دڵت گەرم بوو؟ ئەسماء دەفەرمێ هاوارم کرد، ئەی هاوار بۆ خۆمان بۆ مناڵەکانی جەعفەر بەهەتیوی بێ باوکی کێ بەخێویان کا؟ پێغەمبەری خوا صلی سەلەم فرمێسک لە چاوی وەکو باران دەهاتە خوارەوە فەرمووی، العیلەتە تخافین علیهم خەمی ئەوەتە هەژار بکەون و کەس نەبێ سەرپەرشتیان بکا، خەم مەخۆ خوشکەکەم، ئەبێ سەرکردە ئاوا بێ نەک وەک ئەم سەرکردە ستەمکار و حەرام خۆر و بەر تیل خۆر و دز و جەردانەی ئێستا کە خەڵک هەر خۆشیان بە قوربان دەکا ئەو هەموو ماڵە هەتیوەی لەم وڵاتەدا نە جەژنانەیەک نە فەقیرانەیەک نە لە دەرگا دانێک کێ ویژدانی زیندوو بوە و لەم ڕەمەزانەدا لەو هەموو بەرنامانی کەناڵە ئاسمانیەکاندا فرمێسک ئاوا بە چاویان نەهاتبێ چەند ئافرەت وەکو ئەسما ی کچی عومەیس هاواری کردووە ئەی هاوار بۆ مناڵە بێ باوکەکانم کەس نیە سەرپەرشتیان بکا لەو هەموو سەروەت و سامانی وڵاتەدا کەسێ ویژدانی نەجوڵا ئیلا ئێوەی ئەهلی ئیمان نەبێ ئێوەی ئەهلی ئیمان دەستی مەردایەتیتان دەکوشم کە پیاوانە مەردانە ماڵی خۆتان زیاتر لەوەی کە زەکات و سرە فترەتان لەسەر واجب و لەوەشتان زیاتر بەخشی دڵی چەند ماڵە هەتیو چەند ئافرەتی بێ هاوسەر چەند نەخۆش وەڵڵاهی ئەگەر ئەو خەڵکە موسڵمانە بوی نەبوایە بە هەزاران ماڵ لەم کوردستانەدا لەم شار و شارۆچکانەدا نانی جەژن لە ماڵیدا نەدەکرایەوە بەڵام ئەمە ئیسلامە ئەوە ڕەحمی خوایە ئەوە خوێنی جەعفەر بە فیڕۆ ناچێ ئەوەی بۆ ئیسلام بژی سەرفەرز سەرفرازە پێغەمبەری خوا صلی سەلەم فەرمووی نان و چێشتی بۆ ماڵی جەعفەر ئامادەکەن تا مەسافەی سێ ڕۆژ چونکە ئەوەندە دڵ بە خەمن ئاهی ماڵ و حاڵیان نەماوە پاشان خەڵکێک وی وتایە ئەوە جەعفەر جەعفەر ئەبێت تەمەنی چەند ساڵ بێ گەنجەکان جەعفەر تەمەنی سی ساڵە کە شەهید کرا گەنجی وا هەیە دەڵێ جارێ گەنجم با لە سەروو سی ساڵەوە تەمەنم تێپەڕێ ئەمجا ڕوو دەکەمە خواناسی. نەخێر، جەعفەر لە سی ساڵیدا ڕووحی خۆی بە ئیسلام بەخشی. نۆ ساڵ موسڵمان بوو. نۆ ساڵ لە ئیسلامەتیدا. بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم شاهیدی بۆ دەدا و دەفەرموێ، رأیت جعفرا فی الجنە، بەو چاوانەی خۆم کە چاوی پێغەمبەر ما زاغ البصر وما طغی، درۆ ناکا چاوی رسول اللە صلی اللە علیە وسلم خەیاڵات نابینێ بەو چاوانەی سەری خۆم قەسەم بەخوا بینیم جەعفەر لە بەهەشتا بوو له جناحان یطیر بهما مع الملائکە خوا لە جیاتی ئەو دوو باڵەی کە بۆ خوا فیدای کردن ئەو دوو دەستەی لە پێناوی خوا لێکرایەوە خوا دوو باڵی پێ بەخشی بوو لەگەڵ مەلایکەتەکاندا بەسەر بەهەشتا دەسوڕایەوە چ فەزلێکە نەک هەر لە ناو بەهەشتایە هەموو بەهەشتەکان دەبینێ بە باڵ بەسەریا دەفڕێ ئەمڕۆ تۆ ئەگەر ناتوانی دەستت فیدا کەی بۆ ئیسلام لانی کەم بەو دەستانەت غەدر لە ئەهلی ئیسلام مەکە بەو دوو دەستانەت کاکە خۆ ئەمڕۆ کە جیهاد نییە نافەرمێ دەستەکانت لێکەنەوە بەڵام تو خوا بەو دوو دەستەت غەش لە ئیسلام مەکە بەو دوو دەستەت شتێک مەنووسە کە خوا پێی ناخۆش بێ بەو دوو دەستەت ئەو تەرازو و عەدالەت ڕاگرە و مەهێڵە مەحکەمە زوڵمی تێدا بێ مەهێڵە تای تەرازووی فرۆشتنەکەت کەم و کوڕی تێدا بێ بەو قۆڵانەت خوشکە بەڕێزەکەم کە ناشی بەخشێ بە ئیسلام توخوا بێ ئەمری خوا مەکە و ڕووتی مەکە دە دەستەکانت دە تەمەنی زێڕینت وەکو جەعفەر بە بۆی لە بەهەشتا هاوەڵی جەعفەری کوڕی ئەبو تالیب بی بۆی پێغەمبەری خوا سەڵ سەلم لە تەمەنێکی کەما شەهیدیت بۆ بدا ئەمە ئێمە ئەمانە پێشەواکانمانن غەیری ئەمانە کەسیچ کە ناناسین بە پێشەوای خۆمان بە ڕابەری خۆمان بە چاوساغ و مامۆستای خۆمان بەڵێ خۆشەویستان دینداری ئاوایە ئەگەر لە دوای ڕەمەزان هەموو دەمێ خەمی ئەم ئیسلامەت هەبوو هەموو دەمێ بیر و هۆشت لای ئەم دینی خوایە بوو ئیشەڵڵا ڕەمەزانت لێ قبوڵ بووە دڵنیابە خوا ڕەمەزانی لێ قبوڵ کردووی بەڵام پەنا دەگرم بەخوا ئەگەر لە دوای ڕەمەزان هەمووی لەبیر چۆوە نوێژ عیبادەت، سەرپۆش، وازهێنان لە خراپە، ئەوە پەنا بەخوا خەلەل لە ڕۆژووەکەدا هەبوو تەئسیری تێ نەکردووی تەنها عادەتی ڕۆژانە بووە خاڵی دووەم بۆ ئەوەی کەوا ببین بە متەقی العمل بالتنزیل کار بە قورئان بکە ڕەمەزان قورئانمان خوێند ئەمجا مەیدانی کردەوەیە عەمەل بە قورئانەکە بکەی هەر کەسێک هەر کەسێک دەیەوێ قسە لەگەڵ خوا بکا خوا واسیتەی کەسی ناوێ ئەوە بەس رب العالمینەکە حەرەسی دانەناوە لەبەر دەرگاکەی یەک پاشای پاشایان هەیە مالک یوم الدین هەیە کە کەسی ناوێ هەر نیوەشەوێ هەستە هەر ڕۆژێ لە ماڵەوە دەستنوێژێ بگرە دوڕکان نوێژ بکە و دەست بەرزکەوە بۆ لای خوا یەکسەر خوای پەروەردگار سەیرت دەکا دڵنیابە سەیرت دەکا واستەی کەسی ناوێ ئەگەر دەتەوێ قسە لەگەڵ خوا بکەی نوێژ بکە ئەگەر دەتەوێ خوا قسە لەگەڵ بکا و تۆ گوێ بگری قورئان بخوێنە ئەوە قسەی پیاو چاکانە چونکە کە خوا کە قورئان دەخوێنی وا بزانە خوا قسە لەگەڵ دەکا ئەوە هەموو قسەی خوایە خۆ کەلامی بەشەرێکی تیا نییە زەڕێک وشەی بەشەر لەو قورئانەدا نییە هەر کەسێک دەست بگرێ بەو قورئانەوە لە فیتنە ڕزگاری دەبێ واللهی بەڕێزان ئەمڕۆ سەردەمی فیتنەیە سەردەمی تێدا چوونێکی گەورەیە ئامان دەست بە قورئانەوە بگرە قورئان حبل اللە المتینە حبلێکە لە ئاسمانەوە هاتوو هەر کەس دەستی پێ بگرێت زەوی هەڵی نادوشێ ڕۆ ناچێت بەدبەخت نابێت سەرگەردان نابێ شێخ محەممەد حەسان کە ئێستا گەر لە مزگەوت چوویتەوە بیکەیە سەر کەناڵی ئەلڕەحمە وتار دەدا لە میسر چەند ساڵ بوو دەربەدەر بوو لەو ڕژێمە بۆگەنەدا، دوای ڕووخانی ئەو ڕژێمە دیکتاتۆرە چۆتەوە، لە کتێبەکە بەناوبانگەکەی خۆیدا موجەلەداتی گەورەی هەیە، جبریل یسئل و النبی یجیب و لە موجەلەدی پێنج دا، لاپەڕەی دوو سەد و هەشتا و حەوت دا سەیری کەن ئائەم بەسەرهاتە شیرینەی تێدایە، هەر کەسێ پەنا بۆ قورئان بەرێ خوا پەنای ئەدا. دەڵێ لەگەڵ حاکمێکا قسەم کرد، وتم تۆ حاکمی دادگای، بەسەرهاتێکم بۆ بژێڕەوە کە لە کتێبا شایەنی نووسین بێ و بە چاوی خۆت بینیبێتت، لە هەموو شتێ زیاتر بە لاتەوە موهیم بێ. وتی ئاماژە بە ڕووداوێک دەکەم و دۆسیەکەی دادگای نیشان دەم، وتی ئەمە دۆسیەکەیەتی. بە چاوی خۆم دۆسیەکەیم خوێندەوە. وتی کابرایەک کوژرا لە شوێنێکا لە کۆڵانێکا. بەیانی زوو بوو پیاوێک دەچوو بۆ مزگەوت بە سەر لاشەی پیاوێکی خوێناویدا کەوتبوو. کوژرابوو. دەزگاکانی پۆلیس و ئەمن و ئاسایش کەوتنە لێکۆڵینەوە، هیچ کەسێک نەبوو غەیری ئەو پیاوە کە بە سەر لاشەی ئەو پیاوەوە گیرابوو. لەو کاتەدا بڕیار درا کە ئەمە تۆمەتبارە بە کوشتنی ئەم ئینسانە، ئەویش هەر چەند هاواری کرد لە ئاڵایەوە سوودی نەبوو، چونکە بەڵگە لەسەرەوەیە، ئەم جەنازە خوێنی ئەم پیاوەی پێوەیە ئەویش لەسەر جەنازەکەیە، بەم بەیانیە زووە، چ دەکا لەوێ؟ وتی وەڵڵاهی بۆ مزگەوت دەچووم بۆ نوێژی بەیانی، دادگای سەر زەوی تەنها ڕووسەتحی شتەکان دەبینێ، بڕیاردا ماوەی چەند مانگێک لێکۆڵینەوەی زۆر کرا، چەندین کەسی تر کەس نەتوانرا تۆمەتبار بکرێت، کەسوکاریشی گومانیان لە کەس نەبوو، وتیان تەنها ئەم پیاوە لەسەری بووە و پێشتریش دیارە ناسیاویەکە بۆ ڕەمێ دەمەبۆڵەیەک بوو بێ خوانەخواستە شتێک، وەلحاسڵ دادگا بڕیاریدا کە ئەم پیاوە دەبێت لە سێدارە بدرێت. ئەڵێ ڕۆژی دادگاکە حاکم دەڵێ هەموو کەسوکاریم کۆکردەوە و دوا وەسێتی کابرا نووسی کە وتی هەرچەند بێتاوانم بەڵام بە بێتاوانی دەچمەوە لقای خوا چونکە من تاوانم لە کوشتنی ئەو پیاوەدا نییە مەحکەمە وتی ناخوات چونکە هەموو بەڵگەکان سبوتن لەسەر تۆ ئەو خوێنە کە فەحس کراوە بەدەستی تۆیە خوێنی ئەو پیاوە کوژراوەیە کە تۆ لەوێکان لەسەری بووی ئیتر هیچ بەڵگەیەکی لەوە ڕوونتر نابێ قاتڵ دۆزراوەتەوە ئەڵێ حاکمەکە سوێندی خوار وتی واللهی بڕیاری دادگا یەک کەس هەناسەی لێ نەدەهات لەو کاتەیە هەموو چاوەڕێ بوون دادگا چی بەسەرادا زیندانی هەتا هەتایی یان لە سێدارەدان ئەڵێ خوێندمەوانێ بڕیار نووسراوە کە مەحکەمە بڕیاری دا فڵان کەس لە سێدارە درێ واللهی ئەو چاوانەم دەیبینی وەرەقەکەم دەبینی بەدەستمەوە بوو بەڵام نەمزانی ئەو زمانە بەدەست خۆمەوە نییە، وتم، قد حکمت المحکمە ببراءة المتهم، وا مەحکەمە و دادگا بڕیاری دا ئەم تۆمەتبارە بەرییە و بێتاوانە. ئاخر قسەی حاکمیش نابێ ئیتر بهیم بێ، نابێ هەڵەی تێدا بێ، بڕیاری لەسێدارەدان، وتم، بڕیارەکە ئەڵێ وەختێ بە ئاگای خۆم هاتمەوە، باشە من چیم وت؟ ئەوانەی کە لە تەنیشت من دوو دادوەرە یاریدەدەرەکە وتیان جەنابی حاکم لێت تێکچوو، ئەوە لەسێدارەدانە، ئێعدامە. وتم ناتوانم بەڵام پەشۆکاوم. مەحاکمیش نابێ لە کاتی پەشۆکاندا بڕیارەکە بدا. ئەم جەلەسەی حوکمە هەڵوەشێننەوە جارێ. دوای ماوەیەکیکە تەئکیدی کەن. چوومەوە نووسینگەکەی خۆم. خوایە من ئەم نووسراوە. من قەت زمانم تەتەڵەی نەکردووە. چەندین خەڵک یاسای لەسێدارەدانم بەسەرا خوێندوونەوە. یانی مردن لەلام شتێکی سانایە. بۆ زمانم وای لێ هات. کابرایان بردەوە بۆ سجن. ئەڵێ لەو کاتەدا چووم بۆ لای وتم وەڵڵاهی تۆ شتێکت گوتی وتی وەڵڵاهی من قورئان خوێنم بەیانەکەی کە بۆ ئیعدامەکە بانگیان کردم دەمزانی ئیعدامم دەکەن ئەو قورئانەم بەرز کردەوە وتم ئەی خاوەنی ئەو قورئانە بە دەنگمەوە وەرە من هیچ محامیەکم نییە هیچ دیفاع لە کەرێکم نییە واللهی من تۆمەتبار کراوم بە ناحەق خوایە سەرە ڕای ئەوەی کەوا بەبێ ناحەقی دەکوژرێم تۆمەتباری ماڵ و منداڵیشم دەکرێت کە باوکەکەتان پیاو کوژ بووە ئەمە چ ناخۆشیەکە خوایە لەبەر خاتری ئەو قورئانە فریام کەوە ئیتر بەس ئەوە بوو زمانی تۆ گۆی نەکرد و لە جیاتی ئەوەی بڵێی ئیعدامی کەن وتی حکمت المحکمە ببراءة المتهم مەحکەمە بڕیاری دا فڵان کەس بێ تاوانە بەڵێ خۆشەویستان ئەڵێ پانزە ڕۆژی تر مەحکەمەکەم تاخیر کرد قەدەری خوای پەروەردگار کابرایەکی تر کوژرا قاتڵێک گیرا دانی نا بە چەند کوشتنی کەسانێکی تری بێ تاوان دا وتی فڵان کەسیش من کوشتومە قاتڵ دۆزرایەوە قاتڵی حەقیقی دانی نا بەوەی کە فڵان کەسیش ئەو کوشتوێتی مەحکەمە بڕیارەکەی خۆی بردە سەر و فڵان کەسی تۆمەتبار موتەهەم نیە و بەرییە. پەنا بۆ قورئان بەرە ئەگەر زوڵمت لێ کرا ئەوە کەلامی خوایە لەو کاتەیا خوا قسە لەگەڵ دەکا کە قورئان دەخوێندرێتەوە ئەوە قورئان ئێمە بەداخەوە سادە و ساکەر بێ بلەرزی کە قورئان خوێندرایەوە بە خشوع دانیشی بە دەست نوێشەوە بی لەسەر چۆک بی بەرەو قیبلە بی چونکە خوا قسە لەگەڵ دەکا لەو کاتەیا خاڵی سێیەم، القناعە بالقلیل، کۆتایی وتارەکەم تەقریبەن بەوە دێنم، ڕازی بوون بە کەم، بە کەم نا دنیا واز لێ بێنی، بەڵکو وا سەیری دنیا کە کە ئەمە دنیایە و قیامەت نییە ئازیزەکەم، توخوا سەیری جەژنانی جاران کەن و سەیری جەژنانی ئێستا کەن، جەژنانی جاران ماڵی سادە، مزگەوتی بچکۆلانە بە دار نەم گڵۆپ و کارەبا بوو، بەیانیانی جەژن خەڵک چاوی لە یەک نەبوو لەبەر چرا ڕەشکەی مزگەوتا، بەیەکەوە نان و شۆربایەک، نیسکێنەیەک، شۆربایەکی ساوەری دەخوارد، جلە شڕەکان پینەکرابوون، بەڵام ئەم هەموو خۆشیەی ئێستا توخوا بە ئێوە دڵم جەژنی ئێستا خۆشترانی جاران وەڵاهی ئەوسا خۆشتر بوو میوەی ئێستا کە چەند جوانە هەر نمونە بەوە سەیر کە میوەی ئێستا هەر لە هەموو میوەیەکەوە کە ناویان نەڵێم کە سەیری دەکەی سەرنجت ڕادەکێشێ بەلای خۆیدا کە لە لایلۆنا بەخێو کراوە کە هەتاو لێی نەداوە کە بە ناز بەخێو کراوە چەند جوانە کەچی دەیخۆی توخوا یەک تۆز تامی لێ دەکەی؟ ئەم میوەی جاران هەر لە تەماتەیەکەوە لە بۆڵێ ترێوە لە خەیارێکەوە هەر بە بۆنەکەی تێرت دەخوارد هەر تەسکینیت دەهات هەر چەند لە قوڕابوو هەر چەند لە خاکا کەوتبوو هەر چەند لە لێراوا بوو هەر چەند ئاو بەسەریا هاتبوو ئەم هەموو سیما جوانەی ئەم سەردەمە تێرت ناکا کەچی ئەو میوە قوڕاویەی زەمەنی قەدیمی خۆمان تەسکینی بەدڵ و دەروونت دەدا چونکە ئەو زەمەنەش دڵەکان پاک بوون ئەها قەناعەتک هەبوو بە قەناعەت ئەگەر پاشا نەبی بەڵام وەڵڵا بە قەناعەت دەتوانی وەکو پاشا ڕەفتار بکەی دەتوانی بە قەناعەت ئانیشک دادەی لە ماڵی خۆت تا شا بە سەپانی خۆت نەزانی کوردەواری ئەڵێ ئەگەر قەناعەتت هەبوو نیشانەی وەیە خوای گەورە ڕەمەزای لێ قبوڵ کردووی قەناعەت زۆر شتێکی باشە بەداخەوە چەند کەسێ لە جەژنا قەناعەتی لێ هەڵدەگیرێ غاندی، سەرکردەی هیندی دەڵێت حەوت شت هەیە ئەگەر حەوت شتی لەگەڵ نەبێت زۆر مەترسیدارە بۆ مرۆڤایەتی. حەوت شت بەڕێزە، بەڵام بەبێ حەوت شت نابێتە ڕەحمەت، ئەبێتە زەحمەت. یەکەم سامانی بەبێ ڕەنج، هەر پارە و پووڵێک بەبێ عەزێت دەستت کەوێت دەبێتە بەڵا بۆ خۆت و بۆ کۆمەڵگا. دووەم، لەززەتی بێ ویژدان، ئەو خواردنە خۆشانەی کە دەیخۆی هەر کاتێ لەززەتت لێ وەرگرت بەڵام ویژدانت بۆ فەقیرێک نەجوڵا وەڵاهی ئەو لەززەتەش دەبێتە بەڵا بۆ سەر کۆمەڵگا. سێیەم، ڕۆشنبیری بە بێ کەسایەتی، زۆر کەس هەیە زۆر خوێندەوارە، زۆر قەڵەم بڕ بڕشتە، بەڵام کەسایەتی نیە، هەیە مامۆستای زانکۆیە دوو لەوتان شەخسیەتی نیە. ڕۆشنبیری بە بێ شەخسیەتی ئینسانەکە بەڵایە چونکە ناشرنی دەکا. بازرگانی بە بێ ڕەوشت ئای ڕەحمەت لەو بازرگانانەی لەو دوکاندارانەی کە تەنها گوێبیستی وتاری مزگەوتەکان بوون کۆمەڵە تەقەمەنی و تراق ئەوینان هەبوو لە پێناوی خوادا تەلەفیان کرد وتی ئەو پارەیەم ناوێ ئەی ئەو بازرگانەی کە تەنها ڕەوشت نیە لە لای بەس پارە هەیە بەڕاستی زەرەرە بۆ کۆمەڵگا زانست بەبێ مرۆڤایەتی ئەو کەسەی دوگمەی تەیارەیەک دەتەقێنێ و لادێیەک وێران دەکا و حەوت منداڵی خێزانێک دەکوژێ ئەوە زانستی هەیە بەڵام ئینسانیەتی لێ شۆراوەتەوە بۆیە چاوی دەست دوگمەکە دەبینێ چاوی ئەوە نابینێ کە لە خوارەوە کێیە ئەو هاوڵاتیە بێ تاوانە کە شەهید دەکرێ عیبادەت بەبێ بەخشین ئەوەی عیبادەتی خوا بکا ئەبێ بەخشندە بێ سیاسەت بەبێ شەرافەت هەر کەسێ سیاسەتمەدار بێ بەڵام شەرەف و کەرامەتی نەبێ خەڵک لە سای سیاسەتەکە ئیسراحەت ناکا بەڵێ الاستعداد لیوم الرحیل خاڵی کۆتایشمان ئەوەیە خۆت ئامادەکە بۆ قیامەت قیامەت لەڵڵەهی نزیکە بە مردنی ئێمە قیامەتمان هاتووە چەند کەس هەبوو لە ڕۆژی جەژنا وەفاتی کرد کە بەتەما بوو جەژن لەگەڵ ماڵ و مناڵیا بکا چەند کەش هەبوو بەیانی جەژن نانیشی خوارد ڕۆژ بۆ سەردان لە سارەیە وەرگەڕا وەفاتی کرد کە بیری ئەوەی نەدەکردەوە جەژن لەگەڵ ئەو خەڵکەیا نەکات، جەژنە پیرۆزەکان فریا نەکەوت، الاستعداد لیوم الرحیل خۆت ئامادەکە بۆ سەفەری دوور و درێژی قیامەت، تەنها قیامەتیش مەسیری هەموومانە. ئەوەندەی کە ماوە بڵێم، خوای پەروەردگار رەحمی کردووە لەگەڵ ئوممەتی ئیسلامیدا گەڵێ خەڵاتی پێ بەخشیوین، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دەفەرمێت کە ڕەمەزان تەواو بوو دیارێشکەی خوا ماوە من صام رمضان ثم اتبعه ستا من شوال کان کصیام الدهر لە صحیح مسلمە ئەم فەرموودەیە هاتووە صحیحە هەر کەسێک مانگی ڕەمەزانی بە تەواوەتی گرت و پاشان شەش ڕۆژی مانگی شەشڵانی گرت وەکو ئەوە وایە تەواوی دوانزە مانگەی ساڵەکە بە ڕۆژوو بووبێ جا بەڕێزان زۆر کەس هەیە وا دەزانێ من ڕێزم هەیە ئەوانی پێشینانی ئێمە من هەموو جار دەڵێم عاقڵمەند بوون لە مەلاکانمان لە ڕیش سپیەکانمان لە خاوەن دینەکانمان وت وتویانە ڕۆژی دوای جەژن بە ڕۆژوو بی بۆ بەو خوای ئەم نەفس و شەیتان هەرەوەتا دەمت بەڕەڵا کردەوە وەختی ئەزانی شەشڵان تەواو دەبێت و هیچت نەگرتووە ئەها زوو پەلەیان لێ دەکرد چونکە ئەوانە بەڕاستی چەند ئێمە لەم سەردەمەدا تەماح باری قیا دنیاین ئەها بۆ دۆلارێک کەس نیە بیدۆڕێنێ ئەوان تەماح کاری قیامەت بوون قیامەت دەیگوت با لە دەستم نەچێ هەر دۆم ڕۆژ بە ڕۆژ بوو بەڵام بەوەی میوانەوە زەم سەردەمە تۆزێ جیاوازی تێکەوتۆ خەڵک ناسیاوی زۆر بۆ ناتوانی جاری وایە لە دوو سێ ڕۆژی یەکەم بە ڕۆژوو بی حەدیسەکە نافەرمێ وەئەتبەعەهوو ئەوەش ڕەحمی خوایەو لەسەر زوبانی پێغەمبەرەوە ڕەحمەتمان پێگەیشتووە هەزاران سەلات و ڕەحمەتی خوا لە پێغەمبەری خۆشەویستمان بێت صلی اللە علیە وسلم نەفەرموو واتبعه یان فاتبعه دەفەرمێ ثم اتبعه ثمەش بۆ تەراخی وەکو جەنابی مامۆستاکان عالمن پێی واتە بۆ ئەوەیە شەر نییە یەک لە دووی یەک بێ یان شەرنێ ڕێک لە دوای جەژن بێ مهیم ئەوەیە لە مانگی شەشڵاندا تۆ شەش ڕۆژوو بگری جا بەسەر یەکەوە بیان گری نوری عەلانوور بۆت نەگیرا جیاواز بیان گری بۆت نەگیرا لەم سەر لەو سەر بەڵام ئاگات لێ بێ هەتا زووش بیان گری باشە چونکە هەر خوا دەزانێ فریا دەکەوی یان نا شەش ڕۆژی شەشڵان لەگەڵ مانگی ڕەمەزان خوا ئەوەندەت بۆ حیساب دەکا کە تۆ سێ سەد و شەست و ئەوەندە ڕۆژە بە ڕۆژوو ببی ئیشاڵڵا ڕۆژووی شەشان لەدەست خۆمان نەدەین خوا بە نسیبمان کا یاڕەبی یاڕەبی خوایە ڕەحممان پێ بکەی خوایە بە ڕەحمی خۆت هیدایەتمان بدەی خوای پەروەردگار ئەو تاعەت و عیبادەتەی ئەو نوێژ و ڕۆژوەی کە کردومانە بەو هەموو کەم و کوڕەی کە تیایەتی خوای گەورە و میهرەبان تۆ بە گەورەی خۆت لێمان قبوڵ کەی بەسەرمانا نەدەیەوە یا ربی خوایە بەزەیی و ڕەحمەتی خۆت بەسەرمانا بڕێژی خوایە بە خزمەت هاوەڵا پێغەمبەری خوا بگەین صلی الله علیه وسلم خوایە بە دەستی پیرۆزی ئاوی کەوسەر بخۆینەوە یاڕەبی خوایە بە دە بە خزمەت جەعفەری کوڕی ئەبی تالیب بگەین و ئەو بە سەرهادی جەنگی موتە لە دەمی خۆی ببیستین لە بەهەشتا یاڕەبی خوایە ئاوا دانیشین لە خزمەتیا و چۆن لە جومعەیا گێڕامانەوە یاڕەبی بە دەمی پیرۆزی جەعفەر خوایە لەسە حەوزی کەوسەری پێغەمبەر سەڵسەم بۆمان بگێڕێتەوە یاڕەبی خوایە ئەو کەسانەی نەخۆشن شیفایان بۆ بنێری خوایە ئەو کەسانەی نەخۆشن شیفایان بۆ بنێری خوایە ئەو کەسانەی دڵ بەخەمن دڵخۆشیان کەی ئەو کەسانەی بەخشندە بوون لەم مانگی ڕەمەزاندا هەموو کاتێ دەستی بەخشندەیان واڵاتر بێ خوایە بە هەزاران قاتی ئەوە بخەیە کیسە و کاسە و قاسە و ماڵیانەوە ئەو کەسانەی دەستکورت و هەژارن یاڕەبی خوا دەرگای ڕزق و ڕۆزی فراوانیان لێ بکەیەوە ئەوەی چاکە چاکتری کەی ئەوەی هێشتا لار و لەوێرە خوایە دەرگای ڕەحمەت و تەوبەی تۆ لەسەر کەسدا ناخرێ خوایە تەوبەی بەنسیب بکەی خوا هیدایەتی بدەی خوا دارولەوێرەکانمان ڕاست کەیەوە ئەوەی منداڵی نیە پێی ببەخشی ئەوەی هەیەتی بۆی ساڵح کەی ئەو خێزانانەی بەختەوەرن خوایە بەختەوەریان زیاتر بەسەرا بڕێژی ئەو خێزانانەی کە لە جێژنیشا مناسەبەتی جێژنی پیرۆزیشا هێستا دڵ عاززن لە یەک یاڕەبی خوای ئاشتەوای بخەیە نێوانیانەوە خوای عاقبەتی هەموو لایەکمان خێر کەی وصلی اللە علی سیدنا محمد وآخر دعوانا الحمد لله رب العالمین الحمد لله على جزيل نعمائه وجزيل إحسانه أحمده تعالى وأشكره على سوابغ آلائه وترادف امتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله الداعي إلى مغفرته ورضوانه صلى